فەرمانبەرداری خوای خۆی کرد و شایەن کرا بۆ بیستنی فەرمانی خوا. وإذا الأرض مدت کاتێ کە زەوی تەخت کرا و کێو و گرد و تەپۆڵکەی بە ڕووەوە نەما. وألقت ما فيها وتخلت بە مانگ کە پڕە بێتەوە لە شەوی چواردەیا. لترکبن طبقا عن طبق. ئێوە ئەی بەرەی ئادەمیزاد لە ژیانتانا و پاش مردنتان سواری کۆڵی چەندین حاڵەتی یەک لە دوای یەکی هەر کامیان وەک ئەوی تریان سەخت و ناڕەحەتە بن وەک مردن و پاش مردن و زیندووبوونەوەی ڕۆژی قیامەت و لێپرسینەوە لە حوزووری خوادا